کاسێتی دوانزەهەم دیوی یەکەم. من هەموو چیرۆکی خۆم بۆ باس کرد و گوتم دەمەوێ سریاسی سبحدم و ئەسیری ڕەش لەگەڵ خۆمدا ببەم و بەر لە ڕۆشنی چەند ڕۆژێ پێکەوە بین. ئەسیری ڕەش هەمیشە لەو دیو و دەرگاکە وەستابوو، چیمەن خان بە هەمان ڕوخساری مناڵانەوە سەیری دەرەوەی دەکرد و دەیگوت، وی وی وی ئەستیرە گیان تۆش دەچیت؟ ئەو جۆرە ڕستانە زۆر لەگەڵ ڕوخسارە مناڵەکەیدا دەگونجا، ئەستیرەی ڕەش دەهاتە ژوورێ و دەیگوت دەمەوێ بڕۆم ماوەیەک سەیری ئاسمان بکەم لە دەرەوە بخەوم شیری مانگا بخۆمەوە، چیمەن خان دەیگوت ئەستیرەی ڕەش ئەگەر نەیەڵم بڕۆی چ دەکەیت؟ ئەستیرەی ڕەش دەیگوت قەپاڵ لە خۆم دەگرم قەپاڵ لە خۆم دەگرم تا دەمرم، چیمەن خان. سەرە پچکۆلەکەی دەیەنایە پێشێ و بە دەنگە باریکەکەیەوە قسە بۆ کچێکی هاوڕێ خۆی بکە بە چرپە بە منی دەگوت زۆر شێتە کە زۆری بۆ دێت قەپاڵ لە خۆی دەگرێت دەبێ ئاگات لێ بێ بە شەرتێ مۆڵە دەدەمێ دەدەمێ لە چاو خافڵی نەکەیت بە جۆرێک سێری چاوی دەکردم و دەیگوت لێرە ئیشیان پێیەتی دەبێ زۆر ئاگات لێ بێ من کا خەزێکم پڕکردەوە و زامنی ئەوەم دا کە دوو ڕۆژی دیکە بەیانی زوو هەردووشان دەگەڕێمەوە بۆ خەسەخانە کە ئەو مۆڵەتە تایبەتی دامێ و دەستیە سێری ڕەشم گەر تێگەیشتم ڕۆژانی داهات و کۆمەڵێ ڕۆژن لە ژیانی مندا دووبارە نابنەوە لە جێبێکی بچکۆلانەدا هەردووشانم گەیاندا و گوندە پێدەچوو و سریاسی سبحدەم دەمێ ساڵ بێ دەرەوەی نەدی بێ نیگا و هاوار و سەرسامی هێندە گەورە بوون مەپرسن شتێک لە ترس لە چاوانیدا بوو، لە ژوورەوە نەمدیبوو. ئەستێرەی ڕەش دەیگوت قەت لەو خەستەخانەیە نەچۆتە دەرەوە. زۆر لە نەخۆشەکان ناتوانن بچنە دەرەوە، چونکە کەس ناتوانێ سەیریان بکا. من لەو باوەڕەدا بووم ئەگەر دەرگای قاوشەکانی ئەو بنکەیە بخرێتە سەر پشت، شار پڕ دەبێ لە دیمەنی هەزاران پیاوی زامدار، پڕ دەبێ لەو نیگارە سامناکانەی خەڵکانێ ناتوانن تەماشایان بکەن، پڕ دەبێ لەو دەموچاوانەی سیمای ڕاستەقینەی ژیانیان لە وڵاتەدا نیشان دەدەن، پڕ دەبێ لەو ڕوخسارانەی دڕندەیی و گوناهی مرۆڤەکان دەرحەق بە یەک ئاشکرا دەکەن. هەست دەکەم ئەگەر ڕۆژێ ئەو سیمایانە، ئەو ڕۆحانەی لە خواری خوارەوەی دونیادا دەژین، ئەوانەی ناتوانن دەموچاوی خۆیان بدەنە بەر دەم خۆر بێنە دەرێ، ئەوکات جەنگێک دروست دەبێ، جەنگێکی کوشندە، جەنگێکی گەورە لە نێوان ئەوانەی دەیانەوێت حەقیقەتی ژیان لەبیرکەن، لەگەڵ ئەوانەدا کە دەیانەوێت دەموچاوی ڕاستەقینەی ئەو ژیانە ببینن کە لەو بیمارستانە هاتمە دەرێ. تێگەیشتم لەناوی ناوەوە، لە پێچ و پەنا و سوچە بچوکەکانی ئەو وڵاتەدا لەشکرێکی نادیار دەژی، سوپایەک لەو کەسانەی هیچ کەسێک نایەوێت بیانبینێ، سوپایەک لە کەسانی گەمارۆدراو دەستبەسەر کە شتێکیان لە ڕوخساری خۆیاندا هەڵگرتووە، جیاوازە لەو شتانەی ئێمە لەسەر شەقام و کوچەکاندا دەیان بینین بە درێژایی ڕێگە ئەستێری ڕەش باسی ژیانی و خەستەخانەیە دەکرد یەکە یەکە چیرۆشێوانی دەجێڕایەوە کە لە شەڕی جۆرا و جۆر و ڕووداوی جۆرا و جۆر سوتا بوون باسی هاوڕێیەکی دەکرد بە ئاگرێکی ئەزەلەوە لە چیاکان هاتووە خوارێ ئاگرێک هەرگیز ناکوشێتەوە بەو ئاگرەوە خۆی کردبوو بە شارەکاندا، بەو ئاگرەوە هێنابیان بۆ بیمارستان، کڵپەیەک، هیچ ئاوێک نەیدەکوژاندەوە، ئاگرێ بەبێ ئەوەی لەشی ئەو بسووتێنێت و بەبێ ئەوەی بشکوژێتەوە، دەیکوت، ئاویان پێدا دەکرد، هەر نەدەکوژرایەوە، بەتانیان پێدا دەدا، هەر نەدەکوژرایەوە، دەیانخستە حەوزەوە کە دەهاتە دەرێ هەر وەک خۆی بوو، کە بە قاوشەکاندا دەسووڕایەوە، هەموو دەترسان، پەردە و. سەرچەف و جلەکانمان بیگرێت خۆی لە قەڵەوێرێکی ئاسن دەخەوێت هیچی نەدەدا بەخۆیدا لە لە خەویشدا هەر دەسووتە ڕۆژێک بە تەلەفزیۆن ڕسمیان گرت و بردیان بردیان دوایی هاتەوە دوای جارێکی تر بردیانەوە مەلاکان پێیان گوت جەهنمیە بۆیە دەسووتێ ئەوە معجیزەی خدایە تا جەهنم ببینن خۆی ئازاری زۆر بوو شەوێک لە دەست پاسەوانەکان ڕای کردوون بوو کەس نازانێ لە شوێە پێیان دەگوت گوڵیاگر بە شەرمەوە قسەی دەکرد بەڵام زوو زووش سەری بەرز دەکردەوە دەیگوت ئاوا بوو گوڵی ئاگر ڕای کرد گوڵی ئاگر سریاسی سبح دەمی زۆر خۆش دەویست سریاسی سبح دەم حە ساڵە لەو ژوورەدا گوڵی ئاگر منیشی خۆش دەویست بەڵام زۆر زۆر زۆر لی دەترسام بەڵام من لە سریاز ناترسم کەس لە سریاز ناترسێ حە ساڵە یەکەمین جار بردیان بۆ ئەو چیمەنەی پشتەوە، ئیتر قەت قەت دەرەوەی نەدیوە. سریاس بە زمانێکی پچڕ پچڕ دەیگوت، هەتاو! هەتاو! هەتاو! شەو! شەو! شەماڵ! سەریم نووساندبوو بە شانی خۆمەوە و. لێ دەگەڕام و قسە بکە. ئەستێرەی ڕەش لە پەنجەرەی ماشێنەکەوە سەری دەردەهێنا و تەماشای سروشتی دەکرد. من توانام نەبوو لەگەڵ کەسیاندا بدوێم. خەیاڵم لای ئەو قسە و هەڵسوکەوت و شێوەیان بوو، بەڵکو خەیاڵم لای ڕۆحیان بوو. ئەستەم بوو بۆ من کە لە بیابانەوە هاتبووم تێبگەم، ئەو تەمەنە دوور و درێژەی ژیان لە قاوشی خەستەخانەکاندا، ژیان لەگەڵ هەزاران بیماری تردا، کە نەیان دەتوانی بێ ئەوەی و بە تەنها بژین چی لە ناوە دروست دەکە من دەمزانی بیابانەکان چی لە ڕۆح دەکەن بەڵام نەمدەزانی ئەم گەرداوی ئاگر و وەرزی ناکۆتای پشکۆیە کە ئەم مناڵانە تێشیاون چی لە ڕۆحیان دەکە تا ماشێنەکە زیاتر بڕۆشتبایە زیاتر خەتێکی تاریک و نەهێنی لە پێشچوی من بەرجەستە دەبوو ئەو هێڵە تاریکای لە نێوان ئەم جەستە تێکشکاوانی من و کۆی خاپورەکانی تردا هەیە بیرم لە قسەکانی سەریاسی دوام دەکردەوە لەسەر عربانە تێکشکاوەکان ئەو بازاڕە گەورە و تاریکانم دەهاتە بەرچاو کە بەیانێک لەم سەر بۆ ئەو سەریان دەبێتە خەرابات خاپووری، تێکچڕان، هەڵپژان، ڕووخان، ئەو گوندە وێرانانەم دەهاتە بەرچاو کە ئاساوریان لەسەر زەمین نەمابوو، هەستم کرد دەستێکی سەیر هەموو ئەو شتانەی تێکشکاندووە، دەستێ دواجار پاڵی بەسەریا سیدووەمەناوە، شەوێک لەسەر ترۆپکی هەنارەوە، دەستەبەر بێت و هەنارە شووشەیەکەی خۆی بشکێنێت و بەرەو نادیار تووڕی بدات دەستێک هەنارە شووشەیەکەی دواهمین سریاسی لە قاسەیەکی تاریکدا هەڵگرتووە سینەی کەژاڵی پارچە پارچە کردووە چارەنووسی شتە بچووکەکان و ئینسانی وەک یەک تەماشا کردووە. سەیری دواهەمین سەیرە سەریاسم دەکرد و باوشم پێدا دەکرد لەوەدا ئەو هەنارە شکاوم دۆزیەوە کە سەریاسی دوام توڕیدا بوو لەوەدا تێکشکانی سینەی کەژاڵم دۆزیەوە لەوەدا ئەو جەستە ماندوو و کوشراوانەی مارشاڵم دەبینی وەکەوەی لە تەپ و تۆزی گۆڕەوە هەڵسابێتەوە وەکەوەی لە جەهنمێکی دوور ڕای کرد بێت و هات بێتەوە بۆلام لەوەدا ئەو دەستە لەرزۆک و ترساوانەی سەریاسی دووەمم دەبینی کە لە خۆڵ و تۆزی سەنگەرەکانەوە بەرە و زیندانێکی دوور دوور ڕۆشتبوو. ئەو ڕۆژە کە دوامین سریاس سەری خستبووە سەر شانم لە هەناسەیدا هێندەی بۆنی زەمان دەکرد بۆنی هیچ شتێکی ترم نەدەکرد سەخت بوو بۆ من مرۆڤەکان وەک شتێکی تر ببینم جیاواز لە خۆیان مرۆڤەکان لە چوارە نووسی تایبەتی خۆیان جیا بکەمەوە بەڵام هەموو ساڵە دوور و درێژانی ناو زیندان کاتێکی درێژی پێبەخشیم بیر لە چارە نووسی خۆم بکەمەوە من هەموو ئەو ساڵە ئەگەر چی لە کوشە کوشندەترین تەنایی و لە دوور دەستترین بیابانی دنیادا دەژیان بەڵام توانام هەبوو بە ڕۆشنایی ببینم چارە نووسی مرۆڤ چەندە بە شتەکانی دیکەوە نووساوە مرۆڤ لە دوورە دەرزترین سەحراشدا چارە نووسی هێشتا بە شتەکانی دیکەوە هێشتا پابەندی ژیان و گۆڕان و دەستکاریکردنی ئەوانی ترە بۆ یاساکانی دنیا من خۆم حەزم دەکرد کەس شیانی خۆم لێ بسێنێت و بیدات بە یەکێتی تر کەس ئازارەکانی خۆم لێ زەوت بکات و بیبەستێتەوە بە ئازاری ئەوانی ترەوە بەڵام نەم دەزانی ئەو ئازارە گەورانەی سەرجەسەی ئەم کوڕە جا دەکاتەوە و تێکەڵم دەکردنەوە بە هەموو ئازارەکانی گردوون بە جوورێ لە باوشکردن بە سووتانیەوەدا باوش بە ئاگری هەموو دنیادا بکەم ئەستێری ڕەش لە دەرەوەی خەیاڵەکانی من لە دنیای خۆیدا بوو خۆشحاڵ بوو دوای چەند ساڵێک دێتە دەرێ و بە پێدەشت و کێڵگە و مەزرا سەوزەکان دەبینێ ئەو چەند ساڵ بوو بە کوڕی شار کاتێک سێری لە شتەکانیشی دەکرد شتێک هەر بەرەو دنیای ناو خەستەخانەکەی دەژێڕایەوە زوو زوو تەماشای منی دەکرد و وەگەوەی من لە نەهێنەیە حاڵی بکە دەیگوت هەمویان خراپ نین ها خۆ بینیت هەموویان خراپ نین هەندێکیان پێم دەڵێن ئەستێرە گیان من یەکەمین جار دڵم زۆر ناسک بوو دڵم لە خۆیەوە دەشکا وەک شوشەوا بوو ڕۆژێک سسەرێکیان بۆ هات زۆر جوان بوو من حەزم لێ کرد زۆر زۆر جوان بوو قژێکی هەبوو درێژترین قژ بوو شەوێکیان بە ناوی سەرێشەوە چوون بۆ ژوورەکەی لە قاتی سەرەوە بەترسەوە پێم گوت من زۆر حەزم لە تۆ کردووە چیم لێکەی زۆر زۆر زۆر زۆر زۆر ئەو وەڵامی نەدامەوە دەستی گرتم و بردمیە ناو جێگاکەم و بەتانەکەی پێدادام و گوتی بەساقە بخەوە بیر لەو شتانە مەکەرەوە من هەموو شەوێک دەچووم دەچووم و پێم دەگوت چیم لێ دەکەی من حەزم لێت کردووە ئەویش هەموو شەوێک دەستی دەگرتم و دەیخسمە ناو جێگاکەم و وەک مناڵێ خەستەخانەی بەجێهێشت نازانم لەگەڵ دکتۆر و شتێکی گەورەتردا تووشی شتێکی خراپ ببوو شتێکی زۆر زۆر خراپ دوایی لە دەرەوە خۆی سووتان ڕۆژێکیان بینیم بە سوتاوی دەیان بەر بۆ بەشی ژنان تۆ دەزانی بەشی ژنانیشەیە من نەمبیستووە ئەو بەشەم قەت نەبینیوە بەڵام یشێک بینیوێتی یەکێ بینیوێتی پیاوێکی ڕۆژنامە نووس بینیوێتی کە جارێک هات شتی لەسەر ئێمە نووسی ئەو بۆ هەمووانی باس کرد ئەو گوتی پێشنیاز و شت دەکاتە تێکەڵاومان بکەن بۆ ئەوەی لە یەکتر تێبگەین خەیاڵی لای شتێکی وا بوو پیاوە سوتاوەکان و ژنە سوتاوەکان تێکەڵاو بکە تا لە یەکتری تێبگەن یەک ڕۆژ هات یەک دنیا خەیاڵی لەو نەوعەی خستە سەرمانەوە و ئیتر نەمان بینەوە نازانم چوو بۆ کوێ نەمان بینەوە وەک هەمیشە کە لە قسە تەواو دەبوو سەردا دەخات و لە ژێرەوە قسەی دەکرد بە ئاسپایی لێم پرسی ئەی دوایی دوایی دڵی تۆ چی لێ هاات گوتی ئاه دڵی من دڵی من وانەما کە ئەو کچە ڕۆیی دڵی من وەک بەردی لێ هات، هەندێ جار بە خێرایی سەری دەخوراند و وەک شەرم بکا بە پەلە دەستی دانەوێ و شتێکی سەیر بوو لە لام کە وشەی، دڵشووشەی، بەکارێنا، وەک ئەوە بوو ئاماژەیەکی سەیر و نادیار بۆ من بکات کە ئەو کەسێکە لە کەسە دوورەکانی ئەم چیرۆکەی من تیا دەژین، وەک ئەوەی پێم بڵێ من وێنەیەکی تری، چیرۆکێکی ترم، بەڵام لە ناو جەستەیەکی تر و لە شوێنێکی تر و بە ڕێگایەکی تردا ڕۆشتووم، من بۆ ئەوەی زۆر. بیر نەکەمەوە دەستیم تون دەگرت و دەمگوت نابێت دڵی ئینسان لە شوشە بێت چونکە زوو دەمرێت و هەموو شتەکان لەگەڵ خۆیدا دەبات نا نەمدەویست کەسێکی تر ببینم دڵی لە شوشە بێ کەسێکی تر ببینم بڕوات و کۆمەڵێ نهێنی ئاڵۆز و نەکراوم بۆ جێ بهێڵێ کە من وام دەگوت ئەسێری ڕەش سەری دانەواند و بەترسەوە دەیگوت بەڵام وا بوو ڕۆژێ لە ڕۆژان دڵی من لە شووشە بوو، ئەوە دواهەمین ڕستەمان بوو، دواهەمین ڕستەی بەر لەوەی بگەینەوە نزیک ماڵی خوشکە سپییەکان. ئێوارەیەک من و دواهەمین سریاس بەرەو لای دواهەمین هەناری دنیا سەرکەوتین لە بناری و لووتکەیەدا دواهەمین سریاسم کردە کۆڵم و تا گەیشتنینە سەرچیا دام نەگرت بە ئەندازەیەک سوکەڵە و بێجەستە و قەوارە بوو وەک ئەوە بوو ڕۆحێکم خستبێتە سەر شان وەک ئەوە بوو باوێکم هەڵگرت بێ خەیاڵێکم نابێتە قەڵەدۆشکان دەبواە دوهەمین سریاس بەسرە و لووتکەیەدا سەرکەوێت دەبایە وەک براکانی لەو ترۆپکەیە دنیا ببینێت ئەو هەمیشە ئەو سێبەرەون و بزرە بووە کە هەمووان بۆی گەڕاون ئەو بەسە بووە لە ڕابردوو و داهاتووی خۆیان کە ونیان کردووە، تەنها لەوێدا من دەمتوانی زەمەن بە جۆرێک بگێڕمەوە دوهەمین سریاس ببێتە بەشێک لەو سێبرایی جەنگ و بێهودەی و مردن جێی هێشتبوون بگەنە یەک و سەرکەون بۆ یەک پلەی کەماڵ لەوێدا دەمانتوانی ئەو پەیمانە زیندوو بکەینەوە کە مردن و ڕەشەبا و زەمان دڕاندبوونی، لەوێدا دەمانتوانی منیش بچمە ناو ئەو یارییەوە، منیش سوێندی خۆم بخۆم لە بن ئەو دارهەنارەدا، لە سەردەمێکدا کە براکان ببوونە سەراب، باوکەکان لە بیاباندا ببوون بە لم، کوڕەکان دەبوون بە خۆڵەمێش. لەو لووتکەیەوە من دونیام بینی، بۆنی ئەو خەونانەم کرد کە لە لقەکانی ئەو درەختە دەبارین. هەستم بە سرو بە سروەیەکی خودایی دەکرد کە هەڵدەکات لەوێدا هەموو هەموو ئومێد و هیوا و ئیلهامانەم بینی کە ئەو گەنجە لە ژێر ئەو درەختەدا ناشتبیان لەوێدا پەیمانی هەتا هەتایی خۆم نووسی بڕیارم دا ئەو بەرەو هەرچێ ببەم لەوێدا پەیمانی خۆم نوسی دواهەمین سریاس نەیدەتوانی هیچ بنوسێ نەیدەتوانی هیچ شتێک لەگەڵ مندا مۆر بکات ئەو قەرزارباری هیچ کەسێک نەبوو سریاسەکان کەسیان هیچی دی قەرزارباری کەس نەبوون دەبواە ئیتر ئێمە هەموو زیندوانەی ئاگامان لە چیرۆکی ئەوانە پەیمانێک مۆرکین ئازادیان بکات لە فەرامۆشی و تەپوتۆس دەریان بهێنێ من ئەو پەیمانەم نووسی و بە خوێنی خۆم مۆرم کرد، پەیمانێک لە نێوان من و ئاسماندا، لە نێوان من و درەختەکاندا، لەگەڵ دواهەمین هەناری دنیادا، ئەو هەنارەی تاکە نوێنەری خەونی ئەوان بوو، لەو توخبەدا کە دەکەوێتە نێوان ئاسمان و زەویەوە، ئەو خەونەی دەیانتوانی ناوی بنێین، ئەو خەونەی لە سروشتی درەختێکی وا دووردا نەبوایە بەرجەستە نەدەبوو. خەونی لە یەک تێگەیشتنی مرۆڤەکان و براکان و دوشمنەکان دۆستانی من ئێوانەی چەندەها شەوە بێ ماندوو بوون گوێ لەم چیرۆکی من دەگرن ئێستا تێدەکەن من لەم دەریایەدا چ دەکەم تێدەکەن پیاوێکی ڕیسپی و ماندووی وەک من لەسەرم کەشتیە چ دەکە دۆستان ئەو پەیمانە ئەو پەیمانە ئێستا لەگەڵ پەیمانێکی دیکەدا لە ژێر دواهەمین هەناری دنیادا خەوتووە منی بەرەوەم دەریایە هەڵگرت کە ئێستا لەم کەشتیەوە چاوەڕوانی دۆزینەوەی ڕێگایەکەم بمباتەوە سەر ئاساوەر و شوێنی دواهەمین سریاس من پەیمانی خۆم لەگەڵ ئەو درەختەدا مۆر کرد و چڵێکی بچکۆلم بۆ یادگار کردەوە و بەجێ مێشت هەر کەسێک لێوە ڕۆژێ لە ڕۆژان ڕێگاتان کەوتە بن ئەو درەختە پەیمانی خۆتان مۆرکەن و چڵێکی بچکۆلە بۆ یادگار لێ بکەنەوە و جێی بێڵن ئینسان دەبێ دووبارە بە جۆرێکی تر خۆی بەشیان بناسێنێتەوە لەو ساتەدا کە خۆم بە دوامین هەناری دنیا ناسان هەستم کردی ژیانێکی تازە دەست پێ دەکەمەوە هەستم کرەوە شتانم دۆزیوەتەوە کە بۆی دەگەڕام ئەو ئامانجەم بینیوەتەوە کە دەبێت دوای بکەوم کە لەو ترۆپکە دابەزیم ڕونترین ساتەکانی ژیانی خۆم دەژیام لە دوای بیست و یەک ساڵ دەستم دەخستە سەر نەهێنی ئەو ئازادی گەورەی کە مرۆڤ بەدەستی دەهێنێ کاتێک ڕێگایەک دەدۆزێتەوە من کە لە پاترا سوار بووم هەموو هێز و ئیرادەی خۆم لەسەرەوە کۆکردبۆوە ڕێگاکان ون نەکەم ئەو ڕێگای دەمبات بەرەو دوهەمین سەریاست ئەو گەنجەی دەبێ ئێستا لە یەکێ لە نەخۆشخانەکانی خۆرئاوا لە پەنجەرەیەکەوە سەیری ئەستێرەکان بکا، من لە ترۆپکی هەنار دابەزیم و ڕێگای خۆم دۆزیەوە. نا، پێم مەڵێن تەماشای خۆت بکە، تۆ ئێستا لەم کەشتییەدا نازانی لە کوێی زەمین و زەماندا وەستاویت و، هاوڕێیان ئەم دەریایە پڕە لە ڕێگا، هەموو مستێکی ئەم ئاوەش ڕێگایە، لەگەڵ هەموو وێڵی و ونبوونەکانیشدا مرۆڤ کەزانی بەرەو کوێ دەڕوات ون نابێت. من دەزانم مرۆڤ مەخلوقێکە یەجگارز و ڕێگاکانی لێک تێک دەشێ، دەزانم مرۆڤ ڕێگاکان نادۆزێتەوە، ئەوە ڕاستیەکی زهر چەشە و درەنگ باوەڕی پێ دەهێنین هیچ مەخلوقێکی دی لە سەرم زەمینەدا وەک مرۆڤ ڕێگاکانی لێ ون نابێ مرۆڤ هیچ نییە چکە لە مەخلوقێکی ڕێگا لێ ون بوو بەڵێ دۆستانی من ئێوانی بێوچان جوێن لێ دەگرن مرۆڤ مەخلوقێکە بێ ڕێگا لەبەرەوەی دواچار نازانێ بۆ شێ دەڕوات ئەو بۆیە دەرگاکان لە خۆیدا دەخا تا خۆی نەداتە دەست سەرکێشی دۆسینەوەی ڕێگایەک بەڵام با پێتان بڵێم مرۆڤ بە چ هەڵەیەکی کوشندەدا دەچێت کە لە زیندان بووم هەمیشە یەک خەونم دەبینی بەردەوام یەک خەونم دووبارە دەکردەوە یەک خەون هەمیشە دڕی بە خەونەکانی تر دەدا و دەهاتە پێشەوە و دووبارە دەبەوە خەون بە سەحرایەکەوە لە لم سەحرایەکی زەرد لە لمی زێڕین ڕێگایەکی درێژی بێ ئەمسەر و ئەوسەر، ڕێگایەک نەمدەزانی لە کوێوە دێت و بەرەو کوێ دەچێ. لە کۆتایی خەونەکانمدا هەمیشە بایەکی بەهێز دەهات و ئاساوری ئەو ڕێگایەی دەسڕێوە، بە جۆرێک وونی دەکرد چ پاشماو و شوێنەوارێکی نەدەمایەوە. لە خەونەکەتمدا بێباکانە دەڕۆشم و درێژەم بەو سەفەرە گەورەیەی ناو بیابان دەدا، ساڵ لە دوای ساڵ ترس، لە نەمانی ئەو ڕێگایە کەمتر و کەمتر دەبۆوە، لەگەڵ تێپەڕبوونی زەماندا تێگەیشتم کە هەموو بستێک لە زەوی سەرەتایەکی کوژراوە بۆ ڕێگایەکی دی. هەموو ئاڕاستەیەکی سەر زەوی و ناو دەریا ئەگەری ڕێگایەکی نەدۆزراوەیە بۆ مرۆڤ. سەیرکەن ئەی دۆستان ئەوەتا ڕێگاکان دەمانبەن ڕێگاکان ئێمە هەڵدەگرن بۆ ئەو شوێنەی ئەوان دەیانەوێ نا ئەی دۆستان ئەی پەنابەرانی ئاو شەو تاریکی مەبەستم ئەوە نییە پێتان بڵێم مرۆڤ شتێکی بێتوانا و بێ ئیرادە و گەمارۆ دراوە نا مەبەستم ئەوە نییە مرۆڤ بتوانێ بەسەر هەستی وێڵی و ونبووندا سەرکەوێ کە ڕێگاکان نەما و وا هەست نەکە چیدی هیچ ڕێگایەکی دی نییە باوەڕم باوەڕ بەوە بهێنێ هەر کاتێک ون بوو دەتوانێت لێوە لە هەمانە و جێگایەوە کە تێیدا وەستاوە دەست پێ بکاتەوە دەشێ پێچە بە دەورەیەکی مەزن بە دەوری شتە ئاسایی و ڕۆژانەکاندا بکە بەڵام ئێوە پێم بڵێن ژیان خۆی چییە جگە لە پێچە بە دەورەیەکی مەزن بە دەوری شتە ئاسایەکاندا، پێچە بە دەورەیەکی مەزن بە دەوری ئەو شتانەدا کە لە شوێنێکی دی و بە جۆرێکی دی دەتوانین بچینەوە سەریان و بە گەشە نیگایەکی دییەوە تەماشایان بکەینەوە. من دواهەمین هەناری دونیا پێی گوتم بڕۆم و. بۆ ئەو ڕێگایانە بگەڕێم کە دەبێ بۆیان بگەڕێم وەک چۆن بە نەدیمی شازادەی گوت بڕۆ و لە هەموو کونج و کەلەبەرێکی زەویدا بۆ بینین و سۆمای خۆی بگەڕێ وەک چۆن ئیلهامی بەخشییە سەریاسەکان بژین و نەچن بۆ جەنگ و قسە لە برایەتییەکی جاویدان و گەڕانێکی جاویدان بکەن بە دوای خۆیاندا لە بنە و هەنارەدا هەستم کرد دڵی دواهەمین سەریاسیش بە جۆرێکی دی لێ دەدا ئەو پێستە سووتاوەی. سەرچاوی بەرز دەکردەوە و تەماشای ئەو بەهەشتە ناکۆتایەی دەکرد کە پێشتر نەیبینیبوو، وەک لە مانا و ئەفسوونی ئەو درەختە تێگەیشتبێ، دەستی گرتم و سەری خستمە سەر ڕانم و بەرامبەر بەو چیانە خەوی لێکەوت. ئێستا لە یادم نییە چەند سەعات خەوت. ئەوەم لە یادە کە سەری لەسەر. ئەو لە ئامێزی مندا، ئەو هەستی پێ بەخشیم کە من بووم بە بەشێک لە جیهان و گەردوون و خەونی ئەو مناڵە. نیشانەی گەڕانەوەی من بوو بۆ مەلەکۆتە خودایەکانی ئەوان. لەوێدا هەستم کرد ئەوە تەنها سەری دواهەمین سریاز نییە لە ئامێزی مندا، بەڵکو ژیانی هەموو ئەوانی دیکەشە. سەری ناوەتە سەر ڕانم. لەوێدا گوێم لەو مۆسیقا ئەفسانەیە بوو کە محەمەدی دڵشووشە لە ژێرە و درەختەدا گوێی لێ بووە. ئەو وێنە سەیرانی گەردوون و ئاسمانم بینی کە سەریاسەکان بینیویان بۆ نێو ڕۆژ و ئێوارە و شەوانەم کرد کە لەوێدا ئاگریان کردبۆوە وەک مەستێک هەموو وێنەکانم بینیوە وەک ئەوەی ئەو درەختە یادەوەری خۆی بە یادەوەری من ببەخشێت و وێنەیەکی خەیاڵی خۆی بە وێنە خەیاڵەکانی منەوە گرێ بدات. هەموو شتەکانم بینیەوە ئێستا دڵنیا نیم خەون بوو یان ڕاستی من خەوتبووم و بۆ ناو سێبەری ئەو ڕۆژانەدا چووم یان بە ئاگا بووم و ئەو درەختە نهێنی خۆی بۆ ئاشکرا دەکردم من لە ساتێکا هەموو ئەو شتانە ژیام کە سەریاسەکان تایە ژیابوون دەستم لە دڵی دوهەمین سەریاس دەدا و هەستم بە هەمان هەست و هەڵچوون کرد کە هەستا بە چۆرێک سەرسام بوو هەموو ئاگرەکانی دونیا نەیان دەتوانی جوانی و سریا سەبە کوژن، پڕ بوو لە ئومێد، پڕ بوو لە هاواری سەیر دەربارەی ئاسمان و هەنار و دەریا، ئەو لەوێدا تێکەڵ بەو کیمیایە بوو کە ئێمە بەوانەوە گرێ دەدات. کە دام بە کۆڵم دا و لەو ترۆپکە دابەزیم، ئیدی لە بری بۆنی ئاگر، بۆنی هەناری لێ دەهات، لە دامێنی چیا دام گرت و ماچم کرد و هێشتا هەر بۆنی هەناری لێ دەهات، بۆنی زەوییەکی لێ دەهات لە خەونیدا پێی خستبۆوە، زەمینێک وەک هەموو ئەو زەمینانەی هاوڕێکانی ئەو درەختە پێیان تێ خستبوو، پڕ بوو لە هیوا و ئەفسانە، لە ئەگەر و نائەگەر، لە بوون و لە عەدەم. ئەو دوو ڕۆژەی من. دواهەمین سریاسم تیا لە ئامێز گرت کورترین دوو ڕۆژی ژیان بوو بە خێراییشی هێندە سەیر ڕۆشتن من جگە لە تێڕامانێکی بێدەنگ لەو مناڵە فریای هیچ نەکەوتم خوشکە سپیەکان وەک هەمیشە سوور بوون لە سەرەوەی هیچ کەسێکی دی نەبینن ناوی سریاسی سبح دەم بێت ئەوان مرۆڤیان بە تاقانەیی خۆشدەویست مرۆڤیان وەک شتێک خۆشدەویست کە دەگمەن و بێ وێنەیە من دەچوومە ژوورەکەیان و دەستە سپیەکەیانم ماچ دەکرد. کڕنۆشم بۆ دەبرن و تکام تیا دەگرتن تێبگەن کە سریاسی سبح دەم ناوی مەخلوقێکە بە چەندەها رەنگ بە سەرم زەویەدا رابردووە کە سریاسی سبح دەم تەنها کەسێک نیە گۆڕێک نیە بەڵکو شەبەنگێکی گەورە و هەر بەشێکی شتێکمان نیشان دەدا بەڵام ئەوان بەو چاوە ساردانەوە تەماشایان دەکردم و هیچیان نەگوت. خوشکە سپیەکان خیانەتیان لە یادگاری ئەو برایە نەکرد هیچ فریشتەیەک بەو جۆرە بە پەیمانی خۆیەوە لەگەڵ خودادا نانوسێت وەک ئەوەی ئەوان بە پەیمانی خۆیان لەگەڵ یەکەمین سریاسدا نوسیبوو هیچ ڕێگایەک نەمابوو کەسێکی دی بێتەوە ژیانیانەوە ئیدی هەموو دنیا و ژیان لە پەراوێزی خوشکایەتیەکی جاویداندا بۆ سریاس تێدەپەڕی ئەوان هاتبوونە ئەو گوندە تا خۆیان لە هەموو خەیاڵ و فریو و وەسوەسەیەک بشارنەوە، سەرقاڵی بەخێوکردنی ئەو منداڵانە بن کە هیچ شتێکی ئەستەمیان لێ داوا ناکەن، لەوێدا هەموو شتەکانی دونیا بە پەراوێزی ژیانی ئەواندا تێدەپەڕی. ئەو شەوەی تکام لێکردن بێن و بۆن بەسەر یاسەوە بکەن. گەرمایەوە ئاگرە ببینن کە تا ئەوکات لە دڵیدا دەسووتا، نەهاتن. هاوڕێیانی من ئەی ئەوانەی بێ ماندوو بوون گوێم لێ دەگرن ئەوان نیان دەویست هیچ شتێک لەو کۆتایە بگۆڕن کە بینیویانن هەموو ئەو یاریەی منیان بە درۆی پیاوێک دەزانی ناوێ باوەڕ بە مردنی کوڕەکەی بێنێ درۆی پیاوێک سوورە لە خەیاڵەکانیدا کە وەکو ڕەب دۆزێتەوە کە بیست و یەک ساڵ لەمەوبەر ونی کردووە هەموو ئەو چیرۆکەی منیان بە دەستکاریەکی کۆتایی چیرۆشێک دەزانی کە کۆتایی هاتووە ئەوان لێکچوونی ناوی سەریاسەکانیان تەنها بە لێکچوونی هەندێ ناو دەزانی نەوەک بە لێکچوونی هەندێ سەرەتا، هەندێ جەوهەر، هەندێ کۆتایی. ئەو دوو ڕۆژە ئەستیری ڕەش ئازادانە بە دەشت و سەرچەم و درەختەکانا دەسوڕایەوە، لە دەشتەکاندا یاری دەکرد و شیری مەڕی دەخواردەوە کە هەستم بە بەختەوەری دەکرد. خۆشحاڵ بووم جارێک لێی پرسیم، موزەفەری سوبح دەم کە سەریاس ڕۆیشت، دێتەوە بۆ خەستەخانە؟ دێتەوە بۆ لای من؟ من بە غەمگینیەوە پێم گوت، نا ئەستێرەی ڕۆژ. ئەو ڕۆژەی سەریاس دەڕوا، منیش دەبێ خۆم بۆ ڕۆشتن ئامادە بکەم. دەبێ بە دوایدا بڕۆم. لە وێنانەوە سوار کەشتی دەبم و دەچم بۆ خۆرئاوا، بە دوایدا دەچم بۆ ئینگلستان. لە دەنگیدا هەستم بە غەمێکی قووڵ و گەورە کرد. دەمزانی ناتوانم هیچ بکەم لەوەی ئیفلیجترم بتوانم بچووکترین کۆمەک بە و هەزاران ڕح لە بەرە سوتاوانە بکەم کە لەوێدا دەمێنەوە گەنجێ بوو گەمارۆ درا و نەیدەتوانی وەک مرۆڤێش یاسایی بگەڕێتەوە بۆ کوچە و کۆڵانە سادەکان نەیدەتوانی سەفەر بکە نەیدەتوانی لەو خەستەخانەیەشدا تا ئەبەت ئارام بگرێ کە گەڕایەوە بۆ خەستەخانە وەکەوە بوو خیانەتم لێکردبێ لەبەر دەرگاکەوە بە شەرم و غەمگینەوە گوتی، ئیتر تۆش ناییتەوە. من نەمویست درۆی لەگەڵدا بکەم، نەمویست هیوای درۆی پێ ببەخشم، نەمویست چاوەڕوانی هیچ کەس بکا، چاوەڕوانی هیچ بکا، باوەشم پێدا کرد و گوتم، ئەستێرەی ڕەش! وەرە دەرێ تۆ دەتوانی قسە بکەی تۆ دەتوانی لە بری هەموو ئەو پیاوە سوتاوانە قسە بکەی تۆ لە هەمویان بەهێزتری وەرە دەرێ و دەم و چاوی ڕاستەقینەی خۆت نیشان بە و مەترسە دەبێ ئەم شارە فێر ببێ سەیری دەم و چاوتان بکە ئەستێرێ ڕەش بە ترسێکەوە گوتی گەل لێرە بمکەنە دەرێ ناشین بمانکەنە دەرێ لە سەرجادەکان پشی لە دەمان خۆن من ئەسێری ڕەشم ڕادەوەشاند و دەمگوت پێیان بڵێ وەرنە دەرێ با هەمووتان ڕۆژێک بێنە دەرێ و بڕەشێنە کۆڵانەکان وەرنە دەرێ با ئێمە بتان بینین ئەوانە ببینین کە هێشتا چیرۆکی ئەویان نەبیستووە ئەسێری ڕەش خۆی لە دەستم ڕادەپسکاند و ڕای دەکرد و بە دەنگێکی گریاو دەیگوت، هەموویان دەزانن، هەموویان دەزانن، هیچ کەس نییە نەزانێ. ئەو دەڕۆشت و من هاوارم لێ دەکرد، وەرنە دەرێ، وەرن خۆتان پیشانی خەڵک بدەن، وەرن خۆتان نیشانی ئێمە بدەن، خۆتان پیشانی درەختەکان بدەن، خۆتان پیشانی با و باران بدەن، دەستی یەکتر بگرن و وەرنە دەرێ. دەزانم. هاوارێکی بێ مانا بوو، هاوارێک بوو لەو کوچە بێدەنگەدا ون دەبوو، بەداخەوە ئەی دۆستان. هەزاران ئەفسووس و حەسرەت. من ئەستێرەی ڕەشم هێندە نەناسی، ئەو کوڕە بەشێک بوو لە چیرۆکێکی تر، پارچەی ناو حیکایەتێکی تاریکی دیکە بوو، بە جۆرێکی سەیر و لە چرکەیەکی دیاریکراودا تێکەڵ بەو چیرۆکەی من بوو، چیرۆکی ئاڵۆزی یەکێک. ڕێگایەکی نەبوو بۆ تێڕامان لە چیرۆکی کەسی تر. ئەستێرەی ڕەش خۆی دەیزانی من ناتوانم دوای ئەو بکەوم سڵاویشی لە من وەک سڵاوی غەمجینی تارمایەک بوو کە بە حیکایەتێکدا تێدەپەڕێت من دەستی سریاسم دەگرت دەمگرتە مێز و بەرەو ناو خەستەخانەکە تەکانم دەدا، لەو ساتەدا ماشێنێک لە تەکمانەوە دەوەستا، چوار چەکدار دابەزین، بە خێرایی ئابلوقەیان دەداین، هەریەکەیان لە تەنیشتێکەوە دەیگرتم، چوار کەس بوون، هەر چواریان یەک سیما و ڕووخساریان هەبوو، یەکیشیان لە هەموویان بەویقارتر بوو، دەیگوت، موزەفەری سوبح دەم ڕۆژ باش. داوای لێبوردنە لێ دەکەین فەرمانێکمان پێیە دەبێ لەگەڵماندا بێیت بەهێمنی ئەو نەخۆشە دانێ و لەگەڵماندا وەرە ئێمە خۆمان سەریاسی سبحدەم دەژێڕینەوە سەر شوێنی خۆی دەیبینەوە سەررجێگای خۆی خەمی هیچت نەبێ وەرە لە ماشێنەکەدا دانیشە و ئارام بە ئێمە هەموو شتەکانی تر دەکەین تۆ ئەوەت لەسرە لێرەدا دانیشیت و هێمن بیت و هەوڵی هیچ نەدەیت ئێمە هەمومان تۆ دەناسین